ڕۆحمان بە مەبەستی پاکسازی و چاکسازی و ئامادەسازی لە نێو ڕۆحماندا لەم جەستەی کە خوای پەروەردگار پێی بەخشیوین بە مەبەستی خۆ ئامادەکردن بۆ وەرگرتنی کەلامی خوای پەروەردگار بۆ لە خزمەتابوونی میوانی خوا کە شەهرو اللەیە بە مەبەستی ژیان لە خزمەتی قورئان و زیکر و تەسبیحات و تەراویح بۆ چوونە نێو مانگی ڕەمەزان لە سێ هەنگاو یان لە سێ خوتبەدا کار دەکەین لەسەر بنیاتنانەوەی پەیکەری شکاوی ڕۆحمان موسڵمانانی ئازیز بە پشتیوانی خوای پەروەردگار لەم هەفتەیەوە باس لەوە دەکەین کە جەستەی من و تۆ گەر جائیز بێت برا و خوشکی مسوڵمانم وەک قەباغی مۆبایل وایە گرنگیدانمان بە ڕوخسار و بە دەرەوە و بە جوانکاری لە قەباغەکەدا سەرسامی کردوین و وای لێ کردوین سیمکارتەکەمان لەبیر چووە کە ڕۆحمانە کە دڵمانە کە عەقڵمانە. ئەم قەباغە گرنگە، بەڵام داینەمۆ و گرنگی ئەم قەباغە و ئەم جەستەیە بریتییە لە پەیکەری ڕۆحمان. ئەم چاوە گرنگە ببینێ، بەڵام لەمە گرنگتر چاوی دڵمانە. ئەم گوێیە گرنگە ببیستێ، لەمە گرنگتر گوێی دڵمانە. ئەو عەقڵەی خوای پەروەردگار پێی بەخشیوین گرنگە پێی ببینین بیری پێ بکەینەوە بەڵام لە دەستدانی عەقڵ و چاوی چاو و گوێی دڵمان ئەو ماڵکاولێ گەورەیە کە پێویستە بە ئاگا بێینەوە و کار لەسەر بنیاتنانەوەی پەیکەری شکاوی ڕۆحمان بکەین کە بریتییە لە دڵمان کە بریتییە لە ڕۆحمان کە بریتییە لە عەقڵمان موسڵمانانی ئازیز یەکێک لەو پەتا و نەخۆشیە گەورانەی کە پەتای سەردەمە و تەواوی موسڵمانانی بە ڕێژەیەکی زۆرینە گرتووەتەوە لەم هەفتەیەدا قسەی لەسەر دەکەین کە ئەویش بریتییە لە پەتای الغفلە بێئاگایی غافڵبوون لە یادکردنی خوا بێ ئاگابوون لە قەبر و قیامەت، چونکە الغفلە پەتایەکە و سیلاحێکی ڕووخێنەرە، وڵات کاولکەرە، تەمەن بە فیڕۆ دەدات هەر کەسێک لیباسی غەفلەتی پۆشیبێ. ئایا غەفلەت چییە موسڵمانانی ئازیز؟ غەفلەت زانایان لە پێناسەیدا چەند پێناسەیەکیان کردووە، یەکێک لەو پێناسانە کە ئیمامی مەنناوی دەفەرموێت، فقد الشهوة الب دەفەرموێ، فقد السهو لەدەستدانی ئاگایی و عەقڵ و ژیرییە، یان ڕاغیبی ئەسفەهانی ڕەزا و ڕەحمەتی خوای لێبێ دەفەرموێ، سەهو یعتری الانسان من قلة الحفظ والتیقظ، بریتییە لە لەدەستدانی ئاگا و شعور و حەیا لە بەرامبەر سنوورەکانی خوای پەروەردگارا، یان دەفەرموێ، متابعة النفس علی ما تشتهی، نەفسی ئینسان چی پێ خۆش بوو بیڵێت، بیخوات بیپۆشێ ئەو کەسە لە غەفڵەتایە لە کاتێکدا هەموو شتێک بە گوێی نەفسی خۆی و شەهوەتی خۆی بکات بۆیە موسڵمانانی ئازیز پێویستە من و تۆی موسڵمان لەو مانگەی کە ڕەسول اللە صلی اللە تعالی علیه وسلم دەفەرموێ ئەم مانگە خەڵکی لێی بێ ئاگان ئەم مانگە مانگی ئامادەسازییە بۆ مانگی قورئان، ئەم مانگە لێی بێ ئاگان کە خوا جل جلاله لە دوو فەرموودەی سەحیحدا رسول اللە دەفەرموێ کردارەکانتان بەرز دەبێتەوە بۆ لای خوای پەروەردگار، عەفواتی عامی خوا جل جلاله تیایدا رادەگەیەنرێ، بۆیە بەڕاستی بۆ ئەوەی پەردەی غەفڵەت بدڕێنین موسڵمانانی ئازیز، پێویستە بزانین النسیان چییە، السهو چییە، الغفلە چییە. السهو، زانایان دەفەرموون، یتنبه بادنی شیء، کەسێک تووشی سەهو ببێ ئاگادار دەکرێتەوە و بە هۆشی خۆیدا دێتەوە بە کەمترین ڕاچڵەکان. ئەی نسیان چییە؟ هەر زانایان دەفەرموون یحتاج الی تحصیل جدید، نیەت تازەکردنەوە و خۆ ئامادەکردنەوەیەکی نوێی دەوێ، هەر کەسێ تووشی نسیان بووبێ. ئەی غەفلەت چییە؟ هەردووکیان و زیاتر لە هەر کەسێکا هەبوو، ئەوا پەردەی غەفڵەت بەسەر دڵ و عەقڵی داهاتووە، لە خوا غافڵە، لە قورئان غافڵە، لە حەقی رەسووڵ اللە غافڵ دەبێت، لە ئەنجام دانی نوێژەکان غافڵ دەبێت لە قەبر و قیامەت غافڵ دەبێ خوای پەروەردگار هەموو لایەکمان بپارێزێ کاتێک دەچینە خزمەتی قورئانی پیرۆز لە قورئانی پیرۆزدا سی و پێنج جار بە جۆرەکانی وشەی غەفلەت و غافلون و یەغفلون و تەغفل و هەتا دوایی هاتووە بیست و دوو جاریان ڕاستەوخۆ خوا سبحانه وتعالی دەفەرموێت وما اللە بغافل عما تعملون اللە جل جلالە غافڵ نییە لە کردارەکانتان لە گوفتارەکانتان لە شەوتان لە ڕۆژتان بە ئاگامان دێنێتەوە وەرن پێکەوە موسڵمانانی ئازیز پرسیارێ دەکەم و با وەڵامەکەی وەربگرین علامات وأمارات الغفلە نیشانەکان و هێماکانی غافڵبوون چییە؟ بۆ ئەوەی من و تۆی مسوڵمان بەم پێوەرانە خۆمان بپێوین ئایا لە غەفڵەتاین یان نا؟ سێ نیشانەی سەرەکی هەیە، هەر کەسێ ئەم سێ نیشانەی تیا بێ ئەوا لیباسی غەفڵەتی پۆشیوە خوای پەروەردگار پەنامان بات، یەکەمینیان، عدم الخشیە من لقاء اللە، نەترسان لە وەستان لە بەردەم بارەگای خوا، دووەمینیان، عدم الاشتیاق الی الجنە، نەبوونی حەز و شەوق لە بۆ بەهەشت، سێیەمینیان، عدم الخوف من النار، نەترسان لە ئاگر، پەنانەگرتن لە خوا لە ئاگر. نەکردنی کردار و پێنەبوونی سەبەب بۆ پارێزگاری بوونت لە ئاگر، ئەم سێ خاڵەیە کە هێمای سەلمێنەری هەر کەسێکە کە گەر تیایدا بێ ئەوا لیباسی غەفڵەتی پۆشیوە. پێویستە بچینە خزمەتی قورئان موسڵمانانی ئازیز، پێوەری قورئان گرنگە، ئایا دڵمان زیندووە؟ ئایا دڵمان دەبینێ، دەبیستێ؟ ئایا ڕۆحمان کام ڕۆحە؟ ئایا دەیسەلمێنن کە پەیکەری ڕۆحمان شکاوە و وێرانە؟ ئایا دەیسەلمێنن کە ئێمە ئەوەندەی لە خەمی قاڵب، قاڵبەکەداین کە جەستەیە لە خەمی قەلب و عەقڵ و ڕۆحدا نین؟ دە با بچینە خزمەتی قورئان. خوای پەروەردگار دەفەرمێت. ئەوانەی ئومێدیان نییە بە ڕاوەستانیان لە بەردەم بارەگای خوا واتە باوەڕیان نییە بەڵکو باوەڕیان بە ژیانی دنیا هەیە وەطمەئەنو بها دڵیان جێگیر بووە و قەناعەتیان وایە ژیان تەنها بریتییە لەم ژیانەی کە لەسەر ئەم زەویەدا دەژین ئەوانە لە ئایاتی خوا غافڵن ئەوانن لە ڕۆژی قیامەتا خوای پەروەردگار لە جەهەنما جێگیریان دەکات لە ئایەتی دووەما خوا بە پێغەمبەر دەفەرموێ برای موسوڵمانم خوشکی موسوڵمانم سەیر ئەم خیتابە کەن خوا دەفەرمێ یا محەممەد لە نەفسی خۆتا لە کاتەکانی شەو و ڕۆژی خۆتا یادی خوا بکە بە بێدەنگی بەیانیان و ئێواران ذکری بەیانیان و ئێواران بخوێنە غافڵ مەبە ولا تكن من الغافلين لەوانە نەبی کە غافڵن لە ئەڵڵا ئایەتی سێیەم دەفەرمێ زۆرینەی ئینسانەکان و جنۆکە ڕاپێچ دەکرێن بۆ جەهەنەم بۆ؟ اللە دەفەرموێ دڵێکیان هەیە بێ بیرکردنەوە چاوێکیان هەیە بێ بینینی ئایەتەکانی خوای پەروەردگار گوێیان هەیە بەڵام دینی پێ نابیستێ ئەمانە لە ئاژەڵ و بەڵکو لە ئاژەڵ خراپترن بۆ چونکە ئولائیکە هم الغافلون غافلن لە حەقیقەتی ئەم ژیانە، غافلن لە بەندایەتیکردن بۆ خاوەنی ئەم کەونە. ئایەتێکی دیکە خوشک و برایانی مسوڵمانم، ئەم ئایەتە هەرە لەی ئێستا دابەزیوە، خوای پەروەردگار دەفەرموێ یعلمون ظاهرا من الحیاة الدنیا ئەم ئایەتە زان مەبەستی پێ چییە مەبەستی پێ ئەوەیە برای مسلمانم گومانت هەیە لە مردن لە دڵی خۆتا وەڵام بەرەوە ئەی دڵنیای لەوەی کە کەی دەمری ئەی دڵنیای لەوەی لە کوێ دەمری ئەی دڵنیای لەوەی لە چ کارێک و لە چ جێگایەکدا دەمری اقترب للناس حسابهم وهم في غفلة ئێمە نازانین کەی دەمرین یەقینیشمان هەیە کە دەمرین، بەڵام مردنمان لە یاد کردووە، بۆ؟ چونکە ئێمە غافڵین غافڵ. رسول اللە صلی اللە تعالی علیه و سلم فەرمووی، لە رۆژی قیامەتا مردن دێنن، بەهەشتیەکان بانگ دەکەن، هۆ بەهەشتیەکان ئەزانن ئەمە چییە؟ بەڵێ ئەمە مەرگە. هۆ جەهەنمیەکان ئێوە دەزانن ئەمە چیە لە شێوەی بەرانێکدایە بەڵێ ئەمە مەرگە دەی دەفەرموێ ئادەی مەرگ سەرببڕن هۆ بەهەشتیەکان خلود فلا موت لە بەهەشتا بن ئیتر مردن نییە هۆ جەهەنمیەکان خلود فلا موت ئێوەش لە دۆزەخا بن ئیتر مردن نییە ئینجا ڕەسول اللە ئەم ئایەتەی خوێندەوە و فەرمووی دە بزانە برای مسوڵمانم خوشکی مسوڵمانم لە کوێ دای بەڵێ مسوڵمانانی ئازیز دیارە مەراتیبی هەیە غەفلەت هەیە یەک لەحظە غەفلەت دەیگرێ هەیە ژیانی مامناوەندە نیوەی لە غەفڵەتایە هەیە هەموو ژیانی سەوفە و تەمەنیە پاشان ئەمساڵ نا، با ڕەمەزان بێ، با ساڵێکی دیکە، با تاعین بم، با زەواج بکەم، با گەورە بم، با. هەیە غەفڵەت هێندە باڵی کێشاوە بەسەریا، هەموو گوناهە گەورەکانیش دەکا، هێشتا بە ئاگا نایەتەوە. باشە ئەسبابی غەفڵەت چییە؟ بۆچی ئینسان تووشی غەفڵەت ئەبێ؟ فساد فی العقل والدین. هەر کەسێ بیر و باوەڕی تێک چوو، هەر کەسێ خوای نەناسی، خۆی نەناسی، لەم ژیانە تێنەگەشت، هەر کەسێ عەقڵێ کە خوا پێی داوە لە خزمەتی شەرعی خوای پەروەردگارا گەشەی نەکرد، پەروەردەی نەکرد، ئەو کاتە تووشی غەفڵەت دەبێ. یان عیلمی نیە یان تەکەبور لوت بەرزی بە خۆدا نازین مل هوڕی وا لە ئینسان ئەکا کە توشی غەفڵەت دەبێ باشە عیلاج چیە بۆ ئەوەی لەو دەردە ڕزگارمان بێ ئەنواع الذکر یەکەمین عیلاجە هەموو جۆرەکانی ذکر برایانی مسوڵمانم ذکری پێش پاش نوێژەکان ئەی پیر، ئەی خوێندەوار، ئەی نەخوێندەوار، ئەی هەموانێک خەریک و سەرقاڵی بەس جەستەمانین، ئایا دەزانن بۆچی ناتوانین مردوەکانمان شەوێک لە ماڵەکەمانا دابنێین؟ ئایا دەزانی برای مسوڵمانم گەنجی بەڕێز بەتایبەتی لە دوای بیست و چوار سەعات چ گۆڕانکاریەک بەسەر ناوەوەی جەستەماندا دێ؟ شانازی بە کوێی جەستەومانەوە بکەین، مەعیدەمان لە دوای دوو ڕۆژ هەمووی هەڵدەئاوسێ، لە دوای دە ڕۆژ هەمی بۆ گەند دەکات؟ ئەی گەنج، لە خوا غافڵ مەبە، سەرقاڵی جەستە و قژت مەبە بە جۆرێک خوا لە یاد کەی، ئایا دەزانی دوای دوو هەفتە، پانزە ڕۆژ، تاڵ تاڵ مووەکانی سەر سەرمان لە ناو قەبردا هەڵدەوەرێ؟ ئایا دەزانن هەموو جەستەی من و تۆ لە دوای بیست ڕۆژێک زۆرترین گۆڕانکاری بەسەرا دێ بۆگەن دەکا لە دووری پێنج پێنج کیلۆمەترەوە مار و مەگەز و مێروەکان دێن بۆ جەستەمان ئەی بۆ ذکری مردن لە یاد کەین ئەی بۆ بۆ ئەو قەبر و قیامەتە ڕووناکیمان پێ نەبێ عیبادەتمان پێ نەبێ قورئانمان پێ نەبێ ذکرمان پێ نەبێت بەڵێ مسلمانانی ئازیز لەم پارێزگای هەڵەبجەدا لە دوای داگیرکردن و دوای کیمیاباران بە تەمەنەکان نووسراوێکیان ڕەنگە دیبێ زۆرینەی دیوارەکان لەسەری نووسرابوو غەفلەت زائیدەن غرور یەکسانە بە شکست غافڵبوون و مەغروربوون سەرەنجامی شکستە فعلەن وایە رسول الله صلى الله تعالى عليه وسلم آقادار من دكات ودفرمي عليكن بالتسبيح والتهليل والتقديس واعقدن بالأنامل فإنهن مسؤولات مستنطقات ولا تغفلن فتنسين الرحمة جلو فالمدير رسول الله بقرن دەفەرمێ ئامان ئاگادارتان دەکەمەوە دەست بە زیکرەوە بگرن تەزبیحات سبحان اللە الحمد للە لا ئیلە ئیلا اللە سبحان اللە وبحمده سبحان اللە العظیم زۆر بکەن دەفەرمێ بە پەنجەکانتان چونکە ئەم پەنجانە پرسیاریان لێ دەکرێ یان بەڵگەن بۆتان یان بەڵگەن لەسەرتان ئەم پەنجانە دێنە گۆ ئەم پەنجانە ڕەسوڵڵا دەفەرمێن نوتقیان لێ دێ شاهێدی دەدەن بەوەی کە سبحان الله و الحمد لله و الله ئەکبەری پێکراوە لە فەرموودەیەکی دیکەدا رسول اللە ئاگادارمان دەکاتەوە و دەفەرموێ لینتهین اقوام عن ودعهم الجمعات او لیختمن الله على قلوبهم ثم لیکونن من الغافلین هۆ خەڵکینە خەڵکانێک هەن پشتیان کردووە لە ئەنجامدانی نوێژی جمعە ئەم فەرزی جمعەیە کەم تەرخەمی تێدا دەکەن دەیفەوتێنن لە ستەم و لە خیانەت و لە گەندەڵکاریتان اللە جل جلاله جڵەوتان بۆ شل دەکات تا دەتان دەگرێ هە کاتێ گرتیشینی ڕسوای دنیا و قیامەت دەبن قوتابیان خوێنکاران بازرگانان ئافرەتان منداڵان هەموو چین و توێشەکان دەبا هەمووان بە ئاگا بێینەوە و ئاگاداری کردارەکانمان بین دەبا هەموو لایەکمان بزانین کە مردنێ خەمان پێدەگرێ بەڵام پێش ئەوەی بمرین با بزانین کار و کردارێ بکەین خوا جل جلاله لێمان ڕازی بێ خوشکی بەڕێزم حیجاب نیشانەی ئیمانداریە سفوری و ڕوت و قوتی و خۆ ڕوت کردنەوە و دەرخستنی قژ و دەرخستنی سنگ و دەرخستنی قاچ و گۆرەوی لەپێ نەکردن و تێکەڵاوی پیاوانی نا مەحرەم غەفڵەتە عەبدی شەیتان بوونە خەڵک لە خشتە بردنە بۆیە هەموو لایەکمان کۆتا قسە و کۆتا پەیامم نیشانەی غافڵ بوون سێ شتە لە بیری ئەوەدا نەبی لە بەردەم خوادا ڕادەوەستێنرێی مشتاقی بەهەشت نەبی لە جەهەنم نەترسی ئەوا تۆ کەسێکی غافڵی خوایە بۆ خاتری اسمی عظمت بۆخاتری یەکە یەکەی ناوە پیرۆزەکانت یا اللە دڵمان لە غەفڵەت بپارێزە چاومان لە غەفڵەت بپارێزە یا اللە چاوی دڵ و دڵمان یا اللە بکەرەوە خوایە گوێی دڵمان بکەرەوە خوایە عەقڵمان کاراکە بۆ ڕەزامەندی خۆت یا رب العالمین خوایە پەردەی غەفڵەت لە دڵمان لە چاومان لە ماڵمان بدڕێنە بکەرەوە بە حاکمی دڵ و ماڵ و وڵاتمان یاڕەب خوایە بە خاتری گەورەی خۆت و ناوە پیرۆزەکانت شیفای نەخۆشی مسوڵمانان بە خوایە هیدایەتی گەنجەکانمان بە خوایە عاقیبەتی هەموو لایەکمان بە خێر بگێڕە یا رب لە گوناهی دایک و باوکمان خۆش بە خوایە عاقیبەتی دایک و باوکمان بە خێر بگێڕە خوایە قوتابیان و خوێندکارانمان سەرکەوتووکە